بەسەر جیلی دواڕۆژی ئەم گەل و میللەتە مسوڵمانەدا ان شاء الله باسێک لە خوێندن و خوێندەواری دەکەین لە ڕوانگەی ئاینی پیرۆزی ئیسلامەوە ئیماندارانی بەڕێز ئیسلام سەرچاوەی زانست و زانیاریە قورئانی ئێمە وەرە لێی ورد بەوە تەماشای کە زیاتر لە پێنج سەد جار وشەی عیلم و مشتەقاتی عیلم لە قورئانا هاتووە زیاد لە پێنج سەد جار قورئانی ئێمە یەکەم ئایەتێک کە تیا هاتۆتە خوارەوە ئقڕە ئقڕە بسمی ربیکە الذی خەلق بخوێنە یەکەم ئایەتی قورئانی پیرۆز وشەی بخوێنەیە یەکەم موسڵمانی ناوی وەرەقەیە ناوێکی کەی نەبوو وەرەقە وەرەقە لاپەڕەی کتێب لاپەڕەی دەفتەر یەکەم سوڕەتانێک کە خوای پەروەردگار سوێن بە شتەکان و بە مادیات بخوا سوڕەتی ئەلقەلەمە نون والقلم وما يسطرون جا سەیری کە ئەم سێشتە لە سەرەتای ئیسلامەوە بە یەکەوە کۆبوونەوە قەڵەم بخوێنە ئیقرا یەکەم موسڵمان وەرەقە قەڵەم و وەرەقە و خوێندن هەر سێکیان تەواوکەری یەکترن بە کورتی پێی وتین ئیسلام دینی عیلمە کە ئیسلام هات یەعنی زانست گەیشتە قۆناغێک کە پێویستە گەشەی پێ بدرێ لە سەردەمی پێغەمبەری خوادا صلی الله علیه وسلم ئیسلام علم زیندوو دەکاتەوە گەشە بە زانست و زانیاری دەدا خۆشەویستانم با بچینە خزمەت سوڕەتێکی بچکۆلەی قورئان لە جوزئی بیست و نۆ دا یەک سوڕەتی گەورە لە قورئانی ئێمەدا ناوی سوڕەتی القەلەمە سورة القلم خوا دەفەرمێ بسم الله الرحمن الرحیم نون والقلم وما يسطرون سوێند بە مەرەکەب نون لە علەمانی تەفسیری قورئان دەفەرموون یەکێک لە پیتەکانی زمانی عەرەبیە کە لە ڕووی ئەوەوە پیتێکە ئیعجازێکی گەورەی تیایە لە قورئانی پیرۆزدا بەڕێزان ئەگەر سەیری پیتی نون بکەی لە سوڕەتی قەلەمە کە سەد و سی و سێ جار هاتووە لە هەموو پیتەکانی تری ئەو سوڕەتە زۆرترە سبحان الله خوای پەروەردگار چۆنی ئەو قورئانە داناوە ئایا پێغەمبەری خوا کۆمپیوتەری هەبوو خوا دەفەرمێت سەیری ئیعجازی ئەم قورئانە کە ئەوە کەلامی خالقێکە کە هیچ مەخلوقێک ئاگای لەو دانانە نەبووە نون لە سوڕەتی ئەلقەلەما لە هەموو پیتێک زیاترە سەد و سی و سێ جار هاتووە علەمانی تەفسیری قورئان دەفەرموون نون بە مەعنا مەرەکەبیش دێ لەوە عەجیبتر سبحان اللە عولەمایانی تەفسیری قورئانی ئێمە هەموو کەرامات دار بوون کەراماتی ئەولیا واتە ئەو نور و ڕووناکیەی خوا خستویەتێ دڵی ئەو پیاو چاکانەوە لە تەفسیری خازن و گەلە تەفسیرا دەفەرمێ نون بە مەعنا حوتی ناو دەریاش دێ ئێستا لە ساڵی دوو هەزار و دوازدە دا زاناکان دەڵێن حوتێک هەیە لە زەریاکاندا پێی دەڵێن حوتی بارلین نەهەنگی بارلین کاتێک کە ئەم حوتیان هێناوەتە دەرەوە ناوسکیان هەڵدڕیوە سەیر دەکەن یەک شیسەی گەورەی تایە پڕیەتی لە مەرەکەب ئەوەندەی مەرەکەب تێدایە ئەگەر دە کتێبی دوو سەد و پەنجا لاپەڕەی بەو مەرەکەبە بنووسرێتەوە هێشتا لێی زیادە ئەو زەمەنە کە هیچ کەسێ نەچوو بۆ ژێری دەریا و زەریاوە عولەمای ئێمە فەرموویانە نون بە مەعنای مەرەکەبە و بە مەعنای حوتی نەهەنگی ناو دەریاشە سبحان و هەتا ڕۆژێ عیلم پێشکەوێ ئیعجازی ئەم عیلمەی ئیسلامیە زیاد دەکا ئەمجا قسەی عولەمایانی ئێمە زیاتر بایەخ پەیدا دەکا قسەی خەڵکی هەتا عیلم پێش دەکەوێ دوا دەکەوێ قسەی عولەمایانی ئیسلام و موفەسیرینی قورئان بە پێچەوانەوە هەتا عیلم زیاد دەکا ئەمجا دەچێتە پێشەوە خوا دەفەرمێ سوێند بە مەرەکەب ئەم چەند دڵۆپە بەڕێزان زۆر بە نرخن چەند دڵۆپێکەن زۆر بە نرخن دڵۆپێک ئاو دڵۆپێک مەرەکەب دڵۆپێک عەرەقی نێو چاوانی کرێکارێکی ڕەنجدەر و زەحمەتکێش، دڵۆپێک خوێنی شەهیدێک کە لە پێناوی خوا و نیشتیمان و خاک و میللەتی مەزڵوما خوێن دەڕێژێ. کاتێک کە لە زانایەکیان پرسی لە ناو ئەو هەموو دڵۆپەدا کام دڵۆپیان لە هەموویان بەنرختر و گەورەترە، فەرمووی دڵۆپێک مەرەکەب. وتیان بۆ؟ بەڵگەت چیە؟ فەرمووی چونکە قەدر و قەدر و ڕێز و حورمەتی دڵۆپەکانی تر، قەدر و حورمەتی دڵۆپێک ئاو، دڵۆپی خوێنی شەهیدێک، دڵۆپی خوێن، دڵۆپی عەرەقی نێوچاوانی کرێکارێکی دەستقڵیشاو، بەهۆی مەرەکەبەوە دەچێتە سەر کاغەز و خەڵک قەدری دەزانێ. ئێستا وەرە بە چەندین مجلدات کتێب لەسەر دڵۆپێ ئاو دەنووسرێ ئەگەر مەرەکەب و قەڵەم نەبێ کێ ئەزانێ ئاو چەند بەنرخە عیلم ئەوەیە پێنووسی زانا تۆماری کردبێ، دیکۆمێنتی بێ، ئەمجا سەرچاوەی زانستییە. ان اول ما خلق الله الخلق القلم یەکەم دروستکراوێک کە خوای پەروەردگار دروستی کرد بەڕێزان قەڵەم بوو لەناو هەموو مادیاتە خوا قەڵەمی دروست کرد فەرمووی بنووسە ئەوەی تا ڕۆژی قیامەت ڕوودەدا قەڵەم تۆماری کرد القلم اخو اللسان لە تەفسیری صفوە التفاسیرا شێخ محەمەد عەلی صابونی ئەم موستەلەحە جوانە دێنێ، قەڵەم برای زمانە، زمان زۆر خەڵاتێکی گەورەی خوایە، ئەوەی لە ناختایە بەهۆی ئەو زمانەوە دەری دەبڕی، دەی قەڵەم برای زمانە، زۆر کەس هەیە زمانی نییە، بە دێڕی نووسین ئەوەی لە ناخیاتی دەری دەبڕێ. زمانی من و تۆ ناگاتە هەموو کەس، بەڵام دەتوانی بەهۆی قەڵەم و نووسینتەوە دەمت بگاتە هەموو کەسێک. چاوە لێیە قەڵەم وەکو زمان بەنرخە کە زمان خەڵاتی خوای پەروەردگارە وما یسترون خوا دەفەرمێ سوێند بە دێڕی نووسین سوێند بە دێڕی نووسین دەخوا هەر دێڕێک کە لە وەرەقەیەکا تۆمار کراوە خوا دەفەرمێ سوێند بە خەتەکان ئا ئەم دێڕانە ئێستا کە لەم خوتبەی لەسەر نووسراوە والله خوا سوێندی پێ دەخوا قەسەم بەو خوا دەفەرمێ سوێندم بەو دێڕانەی لەسەر لاپەڕەی کتێبێک دەنووسرێ ئەو دێڕانە زۆر بە نرخن سوێندی بە دێڕی نووسینەکانتان خواردووە. لەو کاتەیا کە ئینسان قەڵەم دەخاتە سەر کاغەز پێویستە زۆر بە ئەدەب بێ، لە خزمەت خوادا بسم اللە بکا و سوپاسی خوا بکا کە لێ بۆوە، چونکە بەو دێڕانەی کە تۆ تۆماریان دەکەی خوا بەو دێڕانە سوێند دەخوا. نووسەران زۆر بە نرخن لای خوای پەروەردگار، بۆیە پێویستە حکومەتیش ڕێز لە نووسەر و ئەدیب و زانایان و خاوەن قەڵەمەکان بگرێ. بەسە بۆ گەورەیی عیلم کە خوا دەفەرمێ وفوق کل ذی علم علیم لەسەروو هەموو زانایەکەوە زانایەکەیە ئەمڕۆ لە جیهانا بەڕێزان دەتوانی بڵێی کام دەوڵەمەندە لە هەموو کەس دەوڵەمەندتر هەیە ئێستا ڕەقەمی قیاسی بۆ دۆلار هەیە ئەڵێ فڵان کەس ئەوەندە ملیار دۆلاری هەیە لە هەموو کەس دەوڵەمەندترە ئەمڕۆ حەز دەکەی لە ئەنتەرنێتە ڕای کێشە چیە لە هەموو کەس دەوڵەمەندترە بەڵام یەک کەس نییە تا قیامەت بتوانێ بڵێ لەم زانایە زاناتر نییە ئەوەی تۆ زۆر بە زانای دەزانی لەم سەر زەوێ لەو زاناتر هەر هەیە بەڵام تۆ نەدۆزیوەتەوە بەس عیلمەکە کۆتایی پێ نایە خوا بە پێغەمبەر صلی الله علیه و سلم فەرمووی وقل ربی زدنی علما گەورەی علم ئا ئەمەندەی بەسە ئەی محمد بەس داوا لە خوا بکە بڵێ خوایە علمم زیاد کەی خوا نەیفەرموو ئەی محمد بڵێ خوایە ماڵم زیاد کەی زەوی و زارم زۆر کەی مڵک و دەسەڵاتم فراوان کەی خوایە علمم زیاد کەی چونکە کە علمت بوو ئەمانەت هەمووی دەبێ بەڵام هەموویانت هەبێ کە عیلمی لەگەڵا نەبێ بەخوا ئەو نرخەت پێ نابەخشێ انما یخشی الله من عباده العلماء بەسە بۆ گەورەی علم کە خوا دەفەرمێ بەڕاستی بە حەسر ئینەما ئەداتی حەسرە لە زمانی عەرەبیدا بەسە بۆ گەورەی علم کە خوا دەفەرمێ بەڕاستی ئەوانەی کە ڕاست لە خوا دەترسن کە عەزەمەت و گەورەی ئەڵڵایان بۆ دەرکەوتووە بەس زاناکانن بەس زاناکانن کە بەڕاستی لە خوا دەترسن لەگەڵ حورمەت و ڕێزی تایبەتیم بۆ هەر یەکێک لە ئێوە و لە موسڵمانان و بینەران و بیسەرانی ئەم وتارە ئەو کەسەی کە خاوەنی عیلم نەبێ ئاستی خوێندەواری بەرز نەبێ ڕەنگە جاروبارێک ڕەخنە لە کاری خوا بگرێ بڵێ خوا دەبێ ئەمەی بۆ دروست کردبێ بەس عالم وانیە عالم بە عیلم تێدەگا کاری خوا هەمووی پڕ حیکمەتە یەک نمونەی زانستی عەرزی جەنابتان کەم گوێدرێژ گوێدرێژ حورمەتەن بۆ مزگەوت و ماڵی خوا و جەنابتان وشەی کەری کە بۆ بەکار دەهێندرێ ئەم گوێدرێژە ئەم کەرە گۆشتی ناخورێ خوای گەورە کۆمەڵێک تایبەتمەندی پێ بەخشیوە کە لە خزمەتی مرۆڤایە ئەم گوێدرێژە لە وڵاتێکەوە بۆ وڵاتێک فەرقی هەیە گوێدرێژی میسر لەگەڵ هەموو جیهاندا فەرقی هەیە ئەم ساڵ ئەم ماوەی پێشوو دەوڵەتی ئیسرائیل داوای کرد کە وڵاتی میسر سەد هەزار گوێدرێژی پێ بفرۆشێت چەندی پارە دەیەوێ ئیسرائیل وتی من پارە دەدەم بە میسر بۆی سەد هەزار کەرم پێ بفرۆشێ باشە دەوڵەتی ئیسرائیل تۆ بڵێ ئەم کەرانەی بۆ چ بێ خۆ بارو بارگان پێ ناپێچێتەوە ئەوە لەسەر مانگ دەسوڕێتەوە تازە گوێدرێژی باری بۆ چییە بەڕێزان ساڵی پێشتریان کۆمپانیای هۆماکۆ یابانیش داوای لە میسر کرد وتی نیو ملیۆن گوێدرێژم پێ بفرۆشە یەک ملیۆن دۆلارت لە پێناوا دەدەمێ بەڵام میسر نەیفرۆشت عاقڵ بوو خۆ داخی ئەوەما ئەگە پات نابوو ئەم کوردستانەی ئێمە مەسولەکان هەمویان پێ دەفرۆشنی گوجا کەرمان بۆ چیە ئەوان وتیان نا خوا هیچ شتێکی بەبێ حکمت خەڵق نەکردووە ئەم ئیسرائیل و یابانە بە دووی کەرا دەگەڕێ ئیلا شتێکی لە پشتەوەیە دواتر بۆیان معلوم بوو ئەم کەرانیان لەبەر یەک شت ناوێت سەری دەبڕن و گۆشتەکەی فڕێدەن بەس پێستی کەرەکەیان دەوێت ئەویش مادەی سەرەتان چارەسەری سەرەتانی تێدایە پێستی کەر ها بڕێزان علم دەیدۆزێتەوە ئەوە علمە پێت دەڵێ پێستی ئا ئەو گوێ درێژە پێویستترین دەرمانی ئەمڕۆی سەرزەوی کە چارەسەری شێرپەنجە و سەرەتانە وا زاناکان لە پێستی کەرا دۆزیانەوە انما یخشی اللە من عباده العلماء کە ئەم زانستە دەبینی دەڵێی پەروەردگارە ئەگەر ڕۆژێ ڕەخنەم گرتبێ وتمە خوایە گیان جا ئەمجا کەر بۆ چ باشە خۆ سەدەی تەکنەلۆژیا و پێشکەوتنە خۆوا خەریکە باوی سارە نەمێنێ خەڵک لە وڵاتانی پێشکەوتوو بەس بە فڕۆکە لە شارێکەوە دەچێ بۆ شارێک هەر سارەش باوی نەما باوی ڕۆکێتی ئاسمانی پەیدا بوو خوایە ئەمجا کەر بۆ چی باشە بەڵام بە پێچەوانەوە لە سەدەی بیست و یەک و ئە دواتریشا و تا قیامەت تا عیلم پێشکەوێ نەخۆشی زۆرتر دەبێ ئا لەو وەختانە نرخی پێستی کەر دەردەکەوێ کە خەڵک دەگاتە سەر مانگ و مەریخ خوا هیچی بێ حیکمەت نییە بەڵام ئەمە کێ دەیزانێ ئەمە عالم دەیزانێ ئەمە زانا دەیزانێ ئەوە زانایە و دەڵێ خوایە کاری تۆ هەمووی بەجێیە ڕەخنە لە کاری تۆ ناگیرێ بەڵام کە نەزان بووی ها ئەوەی کە ڕەخنە لە کاری خوا دەگرن کە کوفر دەکەن کە بێ شەرعی دەکەن وەڵاهی نیشانەی نەزانیە نیشانەی بێ عیلمیە ئەی نازانا وا ناکا خۆشەویستان گرنگە ئەم عیلمە لە وڵاتی کوردستانی خۆماندا من لەگەڵ جەنابتان قسە دەکەم ئەڵێم ڕۆڵەکانمان چوونەوە مەکتەب ڕۆڵەکانمان لە قۆناغی یەکی بنەڕەتی ئیبتیداییەوە تا دەچێتە زانکۆ خوێندنی باڵا دەرگای خوێندنگا و زانکۆ و پەیمانگاکانیان بەسەرا کرایەوە ئەم عیلمە چۆن ئینسان لێی سوودمەند دەبێ گرنگ ئەوە نییە مەکتەب زۆر بێ گرنگ نەوە نییە کتێب زۆر بێ بەداخەوەم سەردەمانێک مامۆستایەکی بەڕێز ئێستا دانیشتوی ئەم شارۆچکەیە وەڵی باسی کرد وتی کتێبی دەفتەرمان هەبووە سی لاپەڕەی و شەست لاپەڕەی ساڵ یەکەم هەمومان پڕ کردوێتەوە بە قەڵەمی داد ساڵی دووەم لە هاوینەکە بەس خەریکی لاپەڕە ڕەشکردنەوە بووین بۆ ساڵی تر لەسەری بنووسین چونکە دەفتەر دەست نەکەوتووە هەر ئەو دەفتەرە بووە لە سێ مانگە بەس خەریک بە بەلاستیک ڕەشیکەوە سەری دەرزیان دێنا ئەو دەرزی کەپسولە ئەیان کردە نەوتەوە گەورە دەبوو من بینیومە دەیان کرد بە لاستیکی ڕەشکردنەوە چونکە لاستیک دەست نەدەکەوت کەچی ئەو زەمانە خەڵک شەهادەی شەشی سەرەتایی هەبووە بوو بە مدیری مەکتەب شەهادەی سێی متەوەستە مامۆستای بەڕێزمان هەیە ئێستا نەخۆشە خوا شیفای بۆ بنێرێ بە شەهادەی سێی متەوەستە گەورەترین مامۆستای بیرکاری بوو لەم سنوورانەدا ئێستا خەڵک کولیەی تەواو کردو و دێ ڕەگ عەرەبی نازانێ بخوێنێتەوە بەداخەوەم عیلم بەو هەموو ئالێتە زۆرە ناتوانە ساڵانە بەرهەمی باشمان بداتێ ئەم ساڵ یەک ملیۆن و نیو بەس تەلەبەمان هەیە لە یەکی ئیبتیدایی بۆ شەشی سانەوی بۆ دوانزە یەک ملیۆن و نیو قوتابی لە کوردستانە هەیە بۆ ساڵی خوێندنی ئەمساڵ بەڵام ئایا بە چ شێوازێک ئەم قوتابیانەمان ئەم خوێندکارانەمان بەرهەمی علم هەڵدەگرن خاڵی یەکەم ئەوەیە خوێندن ئەبێ کۆڵی پێوە هەڵگری خوێندن بە ڕێکردنی چەند سعاتێک نییە لەگەڵ حرمەتم بۆ جەنابتان دایک و باوکی وا هەیە بەڵێ مەکتەب بۆیە باشە مناڵەکەم لە کۆڵ دەبێتەوە سعات هەشت دەڕوا و تا دوانزە لە کۆڵم دەبێتەوە ئەی کاتە کۆڵی کۆمەڵێ مامۆستای داماو و کۆمەڵێ خوێندکاری زیرەکەوە ناهێڵێ ئەوانیش بخوێنن وەڵایی خوێندن کات بەسەر بردن نییە خوێندن یعنی مەینەتی و بەژمەینەتی معنی تاڵی بەڵام بەرهەمێکی شیرین لەو سەرەوە گوێ بگرین بۆ سەر مەسهەبی ئێمە نوری چاوی ئێمە و مامۆستای ئێمە ئیمامی شافعی ڕەحمەتی خوای لێبێ محەممەدی کوڕی ئیدریسی شافعی ئەفەرمێ أرى العلم في جوع وذل ومحنة وبعد من الآباء والأهل والوطن ئا ئەم پیاوە دەفەرمێ لە ئاخری تەمەنیا فەرمووی خەڵکینە وەڵڵاهی کە من بەدووی عیلما گەڕام بینیم زانست لە چیا دەست دەکەوێ لە برسیەتیا ئەگە بتەوێ زانابی ئەبێ ڕۆژگارێ برسیەتی بچێژی لە جیشفان خاڵیە لە بێپارەییدا لە زەلیلیدا لە میحنەتا لە شەو نوخونیدا لە بێ ئیسراحەتیدا لە گەرما و سەرمای زۆرە بینیم دەبێ لە باوکم لە دایکم لە برام لە نیشتیمانم لە کەس و کارم دوور بم واللهی ئەگەر فێربوونی زانست لە هەموو پیشەیەک ئاسانتر بوویایە نەزان و نەخوێندەوارێک لەم سەر زەوێ دەست نەدەکەوت واللهی عیلم زۆر مەینەتی لە پێناوە ئەکێشی ئەمجا شتێکت دەداتێ عیلم ئەبێ هەموو شتێکی خۆتی پێشکەش کەی ئەوجا ئەو کەمێکی خۆتت پێشکەش دەکا تەلەبەی ئێمە قوتابی و خوێندکاری ئێمە ئەیەوێ هیچ پێشکەش نەکا و عیلم خۆی پێشکەش کا بەڵام نا ئەوە بە پێچەوانەوە ئەیەوێ سەعات هەشت لە خەو هەستێ بەڵام وەکو ئەو زەمەنە بیر بکاتەوە کە خەڵک لە دوای نوێژی بەیانیەوە سەعی دەکرد مامۆستامان هەیە نووسەری بەناوبانگی ئەم کوردستانەیە لە یەکێ لە بیرەوەرەکانی ئەڵێ وەڵڵاهی حەتا وەکو شەشی ئەعدادیم تەواو کرد یەک بەیانی چام نەخواردۆتەوە وتومە چاخواردنەوەی سەر سفرە کاتم لێ دەگرێ لە دوای نوێژی بەیانی کتێبم بە دەستەوە بووە، بە پاسیش نەدەڕۆیشتم بۆ مەکتەب. ئەمگوت لەو زەمەنەدا بە پێ دەڕۆم، نیو سەعاتێ بە پێ دەڕۆم بۆی شت باشتر لەبەر کەم. وەرە چەند ساڵ نان و چای بەیانی لە خۆی قەدەغە کردووە، بۆی لەو نیو سەعاتی سەر سفرەدا زیاتر لاپەڕەیەک خوێنێتەوە لەبەر کە. ئاوا عیلم دەست خەڵکی دەکەوت. بۆ خوێندن وەکوو پەیژە هەنگاو بنێ. خوێندکارانی خۆشەویست، قوتابییەکانمان فێر کەین. پەیژەیەک دە قادر مەی هەبێ ئەگەر بتەوێ بە یەک کەڕەت بچە قادر مەی دەیەم دەکەویتە خوارەوە دڵنیابە قاچن نایگاتێ باوەڕکە بۆ سێیەم و چوارەمیش هەروا بەڵام ئەگەر یەک یەک سەرکەوی هەنگاوی یەکەم هەنگاوی دووەم زۆر بە ئاسانی ئەگەر پەنجا قادر مەش بێ ئەچیتە سەرەوە قادر مە و پەیژە ئاوایە تەلەبەیەک ئەگەر ڕۆژانە سەعی بکا هەنگاوی یەکەم هەنگاوی دووەم شەوی ئیمتیحان زۆر بە ئاسانی لەسەرەوەیە بەڵام تۆ سەعی نەکەی هەتا وەختی ئیمتیحان دەست پێ دەکا ئەمجا وەکو ئەو کەسە دێتە بەر چاوم بیەوێ لە یەک کاتا بە یەک لەحزە دە قادرمە ببڕێ ئەکەویتە خوارەوە ها دەرناچی لەبەرەوە لەمڕۆوە کە شەممە دەست بە خوێندن کرایەوە تۆ یەک ڕۆژ مەهێڵە قادرمەکەت دواکەوێ هەنگاو بە هەنگاو بڕۆ وەکو زەڕەبین بە وەک شوشەی پەنجەرە مەبە بەڕێزان سەیری زەڕەبین کەن هەر لە شوشە دروست کراوە بەڵام زەڕەبین کاتێ بەر تیشکی خۆری دەدەی کاغەزێک بخە بەردەمی پێستی دەستت بخە بەردەمی کراسەکەت بخە بەردەمی یەکسەر دەیسووتێنێ ئەها چڕە دووکەڵی لێ بەرز دەکاتەوە زەڕەبینتان بینیوە بەڵام پەنجەرەی ئەم مزگەوتە ئەو دایرە ئەو مەکتەبە ئەو پەنجەرە گەورە هەر تیشکی خۆر وەردەگرێ بەڵام لەم دیوەوە هیچ ناسووتێنێ فەرقی زەڕەبین و پەنجەرە چییە هەر شووشەیە زەڕەبین هەموو گەرمیەکە دێنێ لە ناوەندەکە کۆی دەکاتەوە لە پنتی ڕاگیر بوونی خۆیدا لە چەقا ئەو هەموو گەرمیە دێنێ لە یەک خاڵە تەرکیز دەخاتە سەری یەکسەر شت دەسووتێنێ بەڵام پەنجەرە تیشکەکان کۆ ناکاتەوە هەر یەکەی بەلایەکا پەر دەبێتەوە بۆیە هیچ بەرهەمێک نادا ناسووتێنێ لەبەرەوە بەڕێزان خوێندکاریش ئەگەر وەکو زەڕەبین بوو هەرچی فکر و خەیاڵی بەس لەسەر خوێندنەکەی بوو واللە وەکو تیشکی خۆرەکە هەمووی کۆ دەکاتەوە و چەقەکە دەپێکێ ئاگر لە قەڵەم بەردەدا وەکو نووکی قەڵەمەکەی بەرهەمدار دەبێ، بەڵام ئەگەر لە هەموو شتێکا خەریک بوو، حەزی لە تەمسیلیش بوو، لە گۆڵێنیش بوو، لە سیاسەتیش بوو، لە حیزبایەتیش بوو، لە سەیران و سەفەریش بوو، لە مەکتەبیش بوو، وەک پەنجەرەکە وایە لە هەموویەوە تیشک دێ، بەڵام وەختی ئەزانێ هیچ کاریگەری نابێ، لەبەرئەوە وەکو زەڕەبین بە لە خوێندنا. خۆشەویستان! مامۆستایانی پێش ئێمە من زۆر جا ئەو بیرەوەریانەیان دەنووسمەوە لای خۆم لای خۆم لە ئەرشیفا هەڵیان دەگرم مامۆستایەک ئافرەتێک بە ناوی مامۆستا مەریەمە لە یەکێک لە گۆڤارەکاندا کە مقابلەی کرابوو سەرنجی ڕاکێشام ئەڵێم بەداخەوەم کە ئێستا بەڕێوەبەری خوێندنگایەکە لە دەربەندی خان ئەڵێ بەداخەوەم تەلەبەی ئێستا تاقەتی نییە بێ بۆ دەرەجەی وەرگرتنەوەکەی بە تەلەفۆن ئەرێ مامۆستا دەرچووم ئەرە چەندم هێناوە خەڵک ئێستا تاقەتی تەلەفۆنیشی نەماوە لەسەر ئەنتەرنێت ئەڵێ بزانم داخۆ چەندم هێناوە لە ڕێگەی ژمارە موبایلەوە ئەڵێ وەڵاهی من لە دەربەندیخان بووم لە شەڕی عێراق و ئێرانا تەلەبەی شەشی ئامادەیی بووم قەسفی تۆپباران وەکو باران دەباری بەڵام ئەو ڕۆژەی وتیان دەرەجە لە کەلار دەدرێتەوە لەوێوە بە پێ ڕۆیشتم بۆ ئەوەی کەوا لەژێر ئەو قەسفەیە دەبێ بگەم بە دەرەجەکەم ئێستا هیچیش نابارێ بە سیارەش دەڕوا خەڵک تاقەتی نییە ئەو مامۆستا بەڕێزە دەڵێ کاتێک کە شەشی ئامادەیی بووم شەشی زانستی تاقیکردنەوەی کیمیام هەبوو تاقیکردنەوەی بەکەلۆریش سەری ساڵ لە پۆلی شەشا خوشکەکەم بە بووک گواسترایەوە خانووەکەمان بچکۆلە بوو ئەو شەوە دەگوازرایەوە منیش ئەو بۆ بەیانەکەی ئیمتیحانی کیمیام هەبوو چوومە ژێر قادرمەی ماڵەکەمانەوە لە ژێر ئەو قادرمەیە لەبەر فانۆس سەعیم کرد چونکە هیچ شوێنە نەبوو تیا سەعی بکەم لەگەڵ ئەوەشا هەشتا و حەوتم لەو وانەیەدا هێنا ئێستا لەبەر سپلیتی شا تەلەبەی ئێمە سەعی ناکا لە کاتێکا وڵات ئەمن و ئەمانە زەمەنێک بوو خەڵک لە جامیعەی سەلاحەدینە مامۆستا یەکێ لە تەلەبە زیرەکەکانی ئەم کوردستانە لە بەشی بایەلۆجی لە ئاخر ساڵی شەڕی ناوخۆی نەفرەت لێکراودا و نایاتەوە نەیبینینەوە ئیشاءاللە تەلەبەیەکی سلێمانی لە جامیعەی سەلاحەدین لە کولیەی علوم بەشی بایەلۆجی کچێکی هەرە زیرەکی ئەم کوردستانە یەکەمی هەر چوار ساڵەکەی بەشی خۆی لە سەری ساڵە لەم منشاکە لە هەولێر دابەزی و گولە لە سەری دا و کوشتی نەیهێشت بگاتە ئامانجی خۆی ئێستا لە فەزڵی خوا بەزێ بێ لە کوردستانێکی ئەمینا تۆ دێی و دەڕۆی دەچێ مەکتەب و دەچێ زانکۆ ئەی بۆ سەعی نەکەین ئەی بۆ بەرهەمی زانستیمان داببەزێ هەموو تەرکیزی خۆت بخە بەس خوێندنەکەت ئەرخەمێدس زانایانی گەورە ئاوا هەڵکەوتن ئەرخەمێدس لە ناو تەشتێ ئاوا خۆی دەشت لە کاتی خۆشتنا یاسای تەنە نقومبووەکانی فیزیای دۆزیەوە. پیاوێکی وەکوو نیوتن کە ئێستا لە هەموو کولیەکانا دەرسەکانی دەخوێندرێ، لە ژێر دار سێوێکا دانیشتبوو بۆ فێنک بوونەوەو ئیسراحەت، کە سێوێک بەر بەوە بەر سەری کەوت، یاسای کێشکردنی زەوی دۆزیەوە. دەتوانی لە کاتی پشووە تۆ عیلم سەیران بکەی بەس بیرت لای عیلم بێ لە میوانی و سەیارەدا بی لێرەوە دەڕۆی تا شار دەتوانی لەناو ئەو پاس و قەمەر هەیە ئەنواع فکرەی زانستی بێنە مێشکی خۆتەوە مناڵێکی دە ساڵان لە وڵاتی بەریتانیا لە دوای ئەوەی باوک و دایکی لەدەستدا پیاوێکی خێرەومەند لە کاگەی ڕستن و چنینە خستێ لای خۆی ئەم مناڵە بێ باوکە ئەم مناڵە بێ کەس و کارە بێ پارەیە لە کارگەیەکی ڕستوچنینا تەمەنی دە ساڵ بوو خێرەومەندێکی وەکو جەنابتان وتی ئەم مناڵە گوناهە وەرە ڕۆژانە لای من کار بکە و ئێوارانیش بڕۆ بۆ مەکتەب خوێندنی شەوان لەو زەمەنەدا دوو سەعات بووە ئەم مناڵە لە کاتی ڕستن و چینینا پێنج دەقە فرسەی هەبووە دەچوو خێرە تەماشای کتێبەکەی دەکرد ئێوارانیش دەچووە مەکتەب و سێنزە دانە ساڵ بەو شێوەیە خوێندی لە دە ساڵی تا بیست و سێ ساڵی بە شەو خوێندن و سەعی کردن بە ڕۆژ لە مەعمەلا کارکردن لە پێناوی نانێکە بەڵام دەزان ئەم پیاوە چی لێ دەرچوو دوو شەهادەی هێنا جاری یەکەم شەهادەی بەکەلۆریۆس لە جیۆلۆجیدا وتی حەزم لە دکتۆریە و پێم خۆشە شەهادەیەکە بێنم تەقدیمی کولەی طبی کردەوە وەرگیرایەوە جارێکی تر لە کولەی طبی شا بەکالۆریۆسی هێنا ئەم دا ئەم زانایە داڤید دکتۆر داڤید لیڤینگستۆنی بەریتانیە کە ئەو پیاوە بوو لە بواری پزیشکیدا دەیان داهێنانی زانستیانەی کرد، لە بواری جیۆلۆجیشدا سەرچاوەی ڕووباری نیلی لە میسر دۆزییەوە. ئەو مناڵە سەیری کە بە تێکۆشان بە مەکتەبی شەو هەرچەند نەبوو نەدار بی مەویز مەبە مەویز مەبە لەوانەیە زانایەکی زۆر گەورەت لێ دەرچێ عیلم خۆتی پێشکەش کا ان شاء اللە ئەویش خۆتت پێشکەش دەکا. خاڵی سێیەم، بۆ ئەوەی قوتابی بەهرەمەند بێ لە خوێندن، پێویستە خوێندکار حەزی لە چ بەشێک بێ لەوێ بخوێنێ. گەورەترین گرفتی وڵاتی ئێمە ئەوەیە ئەم ئیمتیحانی شەشی بەکەلۆرییە. مستەقبەلی یەک قوتابی لەسەر چەند ئیمتیحانێکی پۆلی شەشی دوان ئامادەی کە ئێستا پێوان پۆلی دوانزە دەوەستێ. لە پۆلی شەشی سانەوی پێویستە ئیمتیحانێک هەبێ و کەشف نەکرێ کەس نەزانێ چی تیا نووسراوە ئەو ئیمتیحانی بەکەلۆریە یەکەم کەس ناپلیۆن لە ساڵی هەزار و هەشت سەد و هەشتا لە فەڕەنسا دایهێنا ئێ بابە ئێستا دوو هەزار و دوانزەیە وەڵڵای زەمەنی هەزار و هەشت سەد و هەشت بەسەر چووە پێویستە خوێندکار لە سێی متەوەستەوە ئینجا فکری دەکرێتەوە ها تەلەبەی ئێمە لە سێی متەوەستەوە ئەزانێ حەزی لە ئەدەبییان لە عیلمییە حەزی لە مێژوویان لە ئەحیا و فیزیا و کیمیا و بیرکارییە دە تۆ لێی گەڕێ باشە تەلەبەیەک کە دەچێتە کۆلیجی پزیشکی مەعقولە چل پەنجا لاپەڕەی نەقدی ئەدەبی عەرەبی پێ لەبەرکی شعری جاهیلی تەنها کات بە فیڕۆدانە تەلەبەیەک کە دەچێتە کولێ قانون چ پێویستی بەوە هەیە هەموو یاساکانی فیزیای لەبەر بێ ئەو هەموو هاوکێشەیە لەبەرکە بەڕێزان ئەمە زوڵمە لە تەلەبەی ئێمە دەکرێ خۆزگە وەزارەتی خوێندنی باڵا بەم سیستەمە سەقەتەدا بچوایەوە پیاوێک هەیە دکتۆرێکی بەناوبانگە لە زانکۆدا بە ناوی دکتۆر بەرنات هالدین پڕۆفیسۆریشە. پڕۆفیسۆر بەرنارد هالدین دەڵێ، خەڵک ڕاوێژی پێ دەکا لە بواری دەروونیدا. ئەڵێ پیاوێکی تەمەن چل و سێ ساڵ هات بۆ نووسینگەکەم، بۆ شوێنی کارکردنەکەم، وتی، من تەمەنم چل و سێ ساڵە، دەرچووی کۆلێجی حقووقم، پانزە ساڵە مافناس و حقووقیم، بەڵام یەک ڕۆژێ لەززەتم لەو شەهادەی خۆم نەکردووە. حەزم بە حاکمی نییە، بە محامی نییە، بە قانوون نییە. بەڵام لەو بەشەشام یانی هیچ لەزەتێک لەم ژیانی ئێستام ناکەم بەهۆی پیشەکەمەوە چی بکەم ئەڵێ وتم تۆ بیر بکەوە لە مناڵیدا هیچ کارێکت لەدەست هاتووە کە جێگای شانازی و دڵخۆشبوونی تۆ بێ بیری کردەوە و ڕامە وتی وەڵی مناڵ بووم لە سەرەتاییدا بووم باوکم ڕاوچی بوو تاپڕەکەی ژەنگی کردبوو بەهۆی ژەنگەوە نەیتوانی لەگەڵ هاوڕێکانی بچێتە ڕاو چووم تاپڕەکەیم هەڵوەشاند ژەنگەکەیم لێ کردەوە چاکم کردەوە دامە باوکم و گوللەی تەقاند باوکم جونەیهێکی بە دیاری دامێ وتی جارێکیشیان دایکم مەکینەی خەیاتیەکەی تێک چوو بوو توانیم ئەو مەکینەی خەیاتیە لێک بکەمەوە چاکی کەمەوە وتی برا بەڕێزەکەم تۆ بە کەڵکی کولێ حقوق نەدەهاتی مێشکی تۆ بۆ کارگەیەک باشە ئەبوایە تۆ ئەندازیاری ئەلکترۆنی بوویایە وەرە بە قسەم کە بەم تەمەنەوە بچۆوە کولیەی هەندەسە بخوێنە جا لە وڵاتان ئاوا نیە بە پارەیە پارەی خۆت دەدەی و تەقدیمی کولیەیەک دەکەی شایستە بووی دەتوانی بخوێنی شایستە نەبووی دەرت دەکەنە دەرەوە چوو لە کولیەی هەندەسەی میکانیک و ئەلیکترۆنات دەستی کردەوە بە خوێندن بوو بە موهەندیسێکی بەناوبانگ ئەمجا وتی ئێستا حەز دەکەم مێشکم ئیسراحەتە ئێستا لەو ئەلیکترۆن و هینانەدا چەند مێشکم مرتاحە دواتر پێشتر چەند بەو کتێبە قانونی و فەلسەفیانە ناڕەحەت بووم بەڕێزان قوتابی ئێمەش وای لێ هاتووە وەڵای ئێستا تەلەبە هەیە لە کولێی هەندەسەیە ڕقی لێیەتی حەزی لە کولێی طب بوو دە تۆ ڕێگەی پێ بدە با بخوێنێ با سەرکەوتوو بێ لەو بوارەی خۆیدا پاشان خوێندن بە عملی دەکرێت نەک بە نەزەری کوردستانی ئێمە و عێراق و شەرقی ئەوسەد بەگشتی خوێندنەکانمان کاکڵە نەک توێکڵە نەک کاکڵ، خوێندنەکانمان یەک بیردۆزت پێ لەبەر دەکەن یەک دانە بستە یەک هاوکێشە بەڵام نازانی باسی چ دەکا بەس لەبەرت کردووە تێ نە لەبەر کردن بەبێ تێگەیشتن وەکو ئەو نمونەیە دێتە بەر چاوم کە عەرزی جەنابتان یەکەم ئەڵێ پیاوێک هەبوو مەلەی فێری کوڕەکەی دەکرد کوڕێکی هەبوو زۆری خۆشدەویست دەگوت ڕۆڵە گیان ئینسان ڕۆژگارێ لەوە ئەچێ بچێتە ئاوە و ژیانی بەفیڕۆچێ توخوا وەرە فێری مەلە بکەم لەسەر سیستمی خەوتنی ژووری نووستنەکەیە دەی هێنا دەی گوڕ ڕۆڵەجیان مەلە باسکە ئاوا دەکرێ دەست ئاوا و قاچ ئاوا مەلە بۆقە و مەلە سەگانی و مەلە پشتە و مەلە پێیە ئاوا دەکرێ ئەمەی هەموو لەسەر نوێنی نەرم لەسەر سیستمی خەو پێ دەوت ڕۆژێ بردی بۆ بەحرێکی وەکو دوکان وتی دەی دەست کە بە مەلە وەڵام مناڵەکە نیو مەتر نەڕۆیشت و کەوتە ئاوەکە وتی باوکە فریام کەوە خنکام وتی ڕۆڵە عەمرت نەمێنێ من چەند ساڵە مەلە بە تۆ دەکەم وتی بابە من لەسەر نوێن مەلەم کردووە چۆن لە ناو بەحرا فێری مەلە دەبم برام مەلەی سەر نوێن فەرقی هەیە لەگەڵ مەلەی ناو ئاوی فعلی قوتابی ئێمە هاوکێشەکە بستێکە بەڵام نازانێ باسی چ دەکا هەر لەبەر دەکا مەخت مختبەرمان نییە دەرسی کیمیا و فیزیا و ئەحیا واللە لە مختبەرا دەخوێندرێ نەک تۆ نەزانی دوو مادە کە تێکەڵاویان کەی ترشەکە و تفتەکە چۆن ئەبێ بە مامۆستا لە مختبەرا نیشانت دا ئەم توێک ئەم گوڵە بە ڕۆژەیە چۆن دەبێتە ترش و چۆن لە مادەی تفتە جیا دەکرێتەوە ئەگە لەبەر چاوت بوو هەموو ڕۆژە بە وێنە دەیبینی بەڵام لەسەر کتێب بە نەزەری وەکو وشکەمەلەی ئەوی لێدە لەسەر نوێنی مەلەکردن فێر نابی ئەوە گرفتی وڵاتی ئێمەیە مختبەرمان هەیە پسپۆڕ نییە کاری تێدا بکە ئەو هەموو کۆمپیوتەرەمان هەیە خەڵک نازانێت کاری پێ بکە خۆشەویستان دەبێ حکومەت وەڵی ئەمە سیستمی وڵاتە ئەو دوا ڕۆژی میلەتە لەسەر ئەم وەزارەتی تەعلیمە ئەم وەزارەتی پەروەدە و فێرکرد نەوەستاوە ئەبێ وریای بێ خاڵێکی تر بۆ ئەوەی قوتابیەکان و تەلەبەکانمان لە خوێندن بەهرەمەند بن پێویستە ڕێز لە هەستیان بگیرێ قوتابی زۆر ناسکە حورمەتم هەیە من تەلەبەی بەردەستی ئەو مامۆستایانەم کە ئێستا لێرە دانیشتوون کە دواتر دەنگمان دەبیستن منیش ڕۆژگارێک لەبەر دەستی ئێوەدا تەلەبە بووم هەموومان تەلەبەی دەستی ئێوەین بەڵام مامۆستامان هەیە لەگەڵ حورمەتما هەتیو قڕم ساغ فڵان کەس ئاوا ئەوە هەستی تەلەبەی پێدەشکێ تۆ بە هەمووان دەڵێی لەوانەیە لە یەک تەلەبە ئیزعاجی کردبی ناڕەحەتی کردبی بەڵام هەستی ئەو تەلەبە محتەرەمەی پێدەشکێ ئەوە نابێ ئەبێ هەستی تەلەبە لە مەکتەبا ڕابگیرێ ڕێزی بگیرێ خۆشەویستان مامۆستایەکی بەڕێز لەو دەڤەری شارەزوورە لە پۆلی دووی سەرەتایی لە کاتێکا مناڵێک باوکی ئەو ساڵە مردووە تەمەنی حەوت ساڵە دەرسێک هەیە بۆ باوکم باوکی شیرینم باخەوان و پەرژینم هەموو دەیزانن ئەو دەرسە لە پۆلەکە ئەڵێ خوێندکارەکان تەلەبە خۆشەویستەکان ئەم دەرسە ناخوێن ئەوە لە مەنهەجا نەماوە بۆ لەبەر حرمەتی ئەو تەلەبە بێ باوکە با هەست بە بێ باوکی نەکا نەڵێ شیعری بۆ باوکم لەبەرکەوە ئەم خۆ باوکی نەماوە کام باوکی شیرینی ئەو دەرسە دەپەڕێنێ لەبەر حورمەتی یەک دانە تەلەبە کە تەلەبەیەکی هەتیوی ناو پۆلەکەیە ئەوە بەڕاستی مامۆستای تێگەیشتووە نمونەیەک لە وڵاتانی پێشکەوتووی دنیا لە وڵاتی ئێرلەندا ئەوە بەدی کۆمێنتی لامە لە وڵاتی ئێرلەندا ساڵی 2006 لە شاری دبلن تەلەبەیەک کە باوکی لە یادمە باوکی ناوی محەممەد ڕێیە خزمی بابەکرد ڕێیە کچەکەی کچێکە لە پۆلی یەکی سەرەتایی کە داخڵی مەکتەب بووە، نیو سەعات خوێندن لەو شارە ڕاگیرا لەبەر یەک شت، کاتێک کە ئاڵای وڵاتی ئیرلەندا لە یەکەم ڕۆژ و ئاهەنگی ساڵی نوێی خوێندنا هەڵکرا، وتیان یەک قوتابی کورد هەیە کە غەریبی ئەم وڵاتەیە و ئیقامەی لێرە هەیە، ئەبێ بڕۆن ئاڵای کوردستان بێنن، هەتا ئاڵای کوردستانیش لەبەر چاوی ئەو هەڵنەکرێ نابێ پشووی خوێندن، نابێ قوتابییەکان بچنە پۆلەوە، لەبەرئەوەی ئەم قوتابیە کوردە ئەم منداڵە هەست بە نەقس دەکا کاتێک کە ئاڵای وڵاتەکەی خۆی بە چاوی خۆی نابینێ لە سەرەتای خوێندنا ها لە وڵاتانی پێشکەوتوە کە عیلم پێش دەکەوێ بەڕێزان هەر موختەبەر و کیمیا و فیزیاکەی نییە هەستی قوتابیەکەیە ئەبێ ئەم تەلەبە تا دەمرێ ها لە تۆمار کرا بە جیهانا بڵاو کرایەوە یەک تەلەبە ئەگەر ئاڵای وڵاتەکەی خۆی نەبینی هەتا خوێندنەکە تەوا دەبێ لە بیری ناچێتەوە هەست بە غوربەت دەکا بەڵام کە ئەمەت بۆ کرد نیو سەعات خوێندن پڕۆسەکەی ڕاگیرا لەبەر خاتری یەک تەلەبە لە شاری دبلن لە وڵاتی ئێرلەندا ئێمەش جێگەی دەستخۆشی لێ دەکەین ئەگەر کافرە هەرچیەکە من دەڵێم ئەی ئافرین بۆ ئەو سیستمی خوێندنەی کە ڕێز لە مەشاعیری خوێندکارێکی کچی یەکی ابتدایی دەگرێ خۆشەویستان خوێندن و علم واللهی ئینسان ڕزگار دەکا لە مەینەتی حتا نابیناکان نابینا بەڕێزەکان و ئازیزەکان بەهۆی خوێندنەوە ئەگەنە ئاستە بەرزەکان خەڵکی نابینامان هەیە لەم شارۆچکەدا سوپاس بۆ خوای گەورە بە سەرکەوتووییەوە بەکەلۆریۆسی لە جامیعەی سلێمانی هێنا بە نابینایی ئەو جامیعەی سلێمانی نەشارەزا بچێ نایەوە نایەوە دەرەوە ئەو هەر چوار ساڵەکەی بە دەرەجەی زۆر باش لە جامیعە بڕی بە نابینایی ئەو کەسانەی کە نابینان خوێندنی تایبەتیان هەیە با چیرۆکی ئەو کەسەشتان بۆ بگێڕمەوە کە چۆن علم چۆن عیلم لە نابینایی ڕزگاری کرد چاوی نەبینا بەڵام خوێندن کردی بە مامۆستای بیناکان و نابیناکانیش کە ملیۆن خەڵک هەیە بەهۆی بیرەکەی ئەوە ئێستا لە لە نەخوێندەواری بە نابینایی ڕزگاری بووە نابیناکان دەخوێندنەوە کاغەزی تایبەتیان هەیە ئاوا دەستی لەسەر دادەنێن وەکو من و تۆ دەزانێت بخوێنێتەوە ئەزانێ ئەو کتێبە چۆن نووسراوەتەوە سبحان الله ئەم بیرۆکەیە هی منداڵێکی هەژار بوو، خەڵکی لادێیەکی نزیک شاری پاریسی فەڕەنسا بوو، تەمەنی دە ساڵ بوو، باوکی نەیهێشت بچێتە خوێندن، وتی، ڕۆڵە ئێمە زۆر دەستکورتین، پێستەی وڵاخی خۆش دەکردی حەیوان، دواتر کە خۆشیان دەکرد دەبوو بە چەرم، ئەمجا جانتا و پێڵاوی لێ دروست دەکرد، ئەو زەمەنە بە دەست بە تەقەڵ دەیاندووری. ئەم مناڵە لەبەر هەژاری باوکی نەیناردە بەر خوێندن، کاتێک کە لەگەڵ باوکی خەریکی دوورینی جانتایەک بوو، بەڵێ خۆشەویستانم، کە خەریکی دوورینی جانتایەک بوو، ئا لەو کاتەدا، ئا لەو کاتەدا سوژنەکە، دەرزییەکە هەڵبەزییەوە، بەداخەوە چوو بە ناو چاویدا، چوو بە گلێنەی چاوی کەوت. ئەوەندە دەستکورت و هەژار بوون، پارەی عەیادەیەکیان نەبوو. چاوە بریندارەکە ئیلتیهابی کرد و نابینا بوو، ئەوەی تریشیان بەهۆی ئەوەوە نابینا بوو، هەردوو چاوی لەدەست دا. باوک زۆر خەفەتبار بوو، مناڵ زۆر گریا. بردیانە قوتابخانە بەڵام بە نابینایی هیچ فێر نەبوو، هاتە دەرەوە. ڕۆژە لە ڕادیۆی گوێی لە ئەفسەرێکی سوپای فەڕەنسی بوو، وتی نابیناکان هەستی بەرکەوتنیان زۆر بەهێزە، لە جیاتی چاو دەتوانن بە هەستی بەرکەوتن سوودمەند بن. ئەم قسەی لە گوێ گرت. هێنای پارچە کاغەزێکی گەورەی هێنا. ئەم بیرۆکەی خوا خستە مێشکەوە نوقتەیەکی لێ دروست کرد کونێکی تێ کرد کونەکە دێتە دەرەوە بەزەقی دەستی لەسەر دانێ من یەکەم جار کە سێرم کرد دەنگوت چۆن دەبێ بخوێن بەس ئێستا توانی ئاوا دەستی لێ وەکو ئەوان بخوێنیەوە بیرۆکەکە فێر بووم یەکەم نوقتە کە هاتووەتە دەرەوە پیتی ئەیە یان پیتی ئەلفا ئەگە بوو بە دوو نوقتە بە هاتنە دەرەوەی دەستی لێ دەگە دوان لە تەنیژێکەوە یعنی پیتی بیە ئەگەر بوان بە سێ لە سەرەوە ئەبێتە پیتی سی، ئەگەر لە خوارەوە بۆ پیتی دی، هەموو پیتەکانی زمانی هێنا ئاوا، دواتر ڕستەی لێ دروست کردن، نابیناکە دەستی دەخستە سەر، دای بە کۆلێژێک، بە زانکۆیەک، فکرەکەی پەسند کرا، وتیان ئەمە مەنهەجی خوێندنی نابینایان بێ، بە ملیۆن خەڵک ئەمڕۆ بە نابینایی فێری خوێندن دەبێ لە فکرەی ئەو منداڵە هەژارەوە، ئاڵێ لەو کاتەدا زۆر زۆر گریا. وتیان بۆ دەگری وتی لە ژیانما دوو جار زۆر گریام جاری یەکەم کە نابینا بووم و چاوەکانم لە دەستدا زۆر بە زەین بەخۆما هاتەوە جاری دووەم کە خەبەریان دامێ پڕۆژەکە لە زانکۆ پەسند کرا بوو بە مەنهەجی خوێندن زۆر گریام و سوپاسیم خوام کرد چونکە زانیم تێکشکاو نیم تێکشکاو نیم و منیش وەک ئەو خەڵکە دەتوانم بخوێنمەوە لە لەزەتی علم و زانیاری بەهرەمەندم خۆشەویستان عیلم چاوی نابینا ڕۆشن دەکاتەوە دەی توخوا حەیف نیە تۆ دوو چاوی ساغت هەبێ و نەخوێنی ئەو بە نابینایی و بە هەژاری توانی نابیناکان فێری خوێندەواری بکا شتمان زۆر لە بەردەستایە خوێندکارانی ئازیز تخوا عمری جوانتان زایە مەکەن ئاخر وشەش عەرزی بەڕێز وەزیری پەروەردە و خوێندنی باڵا وەزیری پەروەردەی وڵاتەکەم دەکەم کە بەڕاستی ئەرکی ئێوە لە وەزارەتی پەروەردەدا زۆر قورسە سەیری قورئانی خۆمان بکەن کە ئێوە الحمدلله ڕۆڵەی موسڵمانی ئەم وڵاتی کورد و کوردستانن قورئانی کەمە ئێمە کە دەفەرمێن نون والقلم وما يسطرون دوو ئایەتی دوای ئەوە دەفەرمێت چی وانك لعلى خلق عظیم لەگەڵ مەرەکەب و قەڵەم و دێڕی نووسینا خوا باسی ئەخلاقی کردووە ئەها یەک سەری قورئان چەند ئیعجازە عیلم و زانیاری دەبێ ئەخلاقی لەگەڵ بێ بۆیە پێی دەڵێن وەزارەتی پەروەردە ها ناڵێن وەزارەتی فێرکردن پەروەردە گرنگترە لە فێرکردن ئێمە ملیۆن و نیوێک قوتابیمان هەیە بڕواتان بێ 500 هەزاری نابێتە هیچ ئەوە ئەوە ئیشکالی تێدانێ هەمووی نابێتە مهندس و دکتۆر و محامی و نازان فلان و مامۆستا و ئەوانە 500 هەزاری لەوانەیە نەبێ بە هیچ بەڵام گرنگ ئەوەیە کە نەشبوو بە هیچ لە خوێندنا ئەدەب و ئەخلاقێکی بەرزی هەبێ بەڕێزان مەکتەب ئەبێ فێری ئەخلاقی پەسندت کا جا توایی تۆ دەبی بە هەر ئەندامێکی کۆمەڵگا گرنگ ئەوەیە پەروەردەکراوێکی جوان بی و انک لعلی خلق عظیم لەگەڵ نون و قلم و ما یسطرون لە قورئانا هاتووە ئەبێ وەزارەت پەروەردەی میللەتەکەمان بکا پەروەردە لەسەر بناغەی دینی ئیسلام لەسەر ڕەوشتی باب و باپیرانمان تخوا کچەکانمان بۆ بە حیجابەوە نەچن چەند شادمان دەبم کە ئەو خوشکە بەڕێزانم بە لەچکەوە دەچنە مەکتەب وەڵاهی سوپاس بۆ خوای پەروەردگار خۆتان شاهید حاڵن وەزارەتی پەروەردە ئەمساڵ ئەوانەی یەکەم و دووەم و سێیەم بوون لە کچان لە هەرێمی کوردستاندا حیجاب لەبەرەکان بوون ئەوانە بوون کە باڵا پۆشن و تەواوی جەستەیان بە جلی شەرعی داپۆشیوە ئەوانە خوای پەروەردگار ئیشاڵڵا ڕەحمەت و بەرەکەتی خۆی زیاتر بەسەریاندا دەبارێنێ هانیان بدەن بۆ خواناسی بۆ دینداری سوپاسی ئەو مامۆستا بەڕێزانە دەکەم کە بەڕاستی دەوریان لە چەند مەلا زیاترە کە مناڵەکانمان فێری نوێژکردن و قورئان و تەحیات و زیکرەکانی خوا دەکەن کە لە سانەویدا چەند لەحزەیەک چەند دەقیقەیەک کۆتایی دەرسەکە باسی گەورەی و عەزەمەتی خوا لەم زانستە نوێدا دەکا کە قورئان پڕە لە ئیعجازی زانستی وەڵڵاهی بێدینەکان بەس چاویان لە پەروەردەکەمان بڕیوە شێخ ئەمجەد زەهاوی زانای گەورەی عێراق و کوردستان ئەفەرمێ سەردەمی مەلیک فەیسەڵ بوو دەستکاری کرد و دینەکانی شل دەکردنەوە یعنی بناغە دینیەکانی لە خوێندنا لادەبردن بۆیە شێخ ئەمجەد زەهاوی و کۆمەڵێ عولەما لە شاری بەغادا چاویان بە مەلیک فەیسەڵی یەکەم دەکەوێ پێڵەن جەناب قبوڵمان نییە ئەو پیاوە بێ دینە لادینە مدیری مەعاریف بێ مێشکی قوتابی و خوێندکار و مامۆستاکانمان فێری بێدینی کە ئەم وڵاتە وڵاتێکی مسلمانە ئەبێ ئەمر فەرمون لای بەن مەلیک فەیسڵ، ئەگەر لای نەبەن، ئێمە خۆپیشاندانی جەماوەری ڕێکدەخەین و لە مزگەوتەکانەوە هانی خەڵک دەدەین دژتان. مەلیک فەیسەڵی یەکەم پێی دەڵێ، ئێوە دان بە خۆتانا بگرن و چاوەڕێ بکەن من ئەو پیاوە لە مدیری دەردەکەم و دووری دەخەمەوە. بەڵام دوای چەند هەفتە و مانگ ئەم پیاوە هەر لە پۆستەکەی خۆیا دەمێنێتەوە. جاری دووەم ئەم عولەمایانە دەچنەوە لای مەلیک فەیسەڵی یەکەم و پێی دەڵێن ئەی وەعدەکەت بردە سەر یان نا، نەتبردە سەر؟ ئەویش دەڵێ من ڕاوێژم بە ئینگلیزەکان کرد ئینگلیزەکان پێیان وتم هەر مدیرێک لەم وڵاتە و لە هەر وەزارەتێ دەگۆڕی بۆ خۆت مخەیەری بەڵام ئەوە پیاوی ئێمەیە و کەس بۆی نێلای بە ئەوە ئێمە ئیشمان پێیەتی دەمانەوێت لە ڕێی پەروەردەوە فکری بێدینی لە مێشکی خەڵکا بچێنین دەستمان ناگاتە مزگەوت و دائیرە و زراعە و فڵان و فڵان با ئەو عیلم و قەڵەم و وەرەقە بیسم ربیکەی لەگەڵا بێ با بەناوی خوا دەست پێ بکرێ ئیشاڵڵا پێی بەختەوەر دەبین داواکارم لە خوای پەروەردگار یا ارحم الراحمین ئەی ئەو پەروەردگارەی کە یەکێ لە ناوە بەرز و سیفەتە بەرزەکانت العلیمە یا ربی خوای عیلم و زانیاریمان زیاد کەی وقل ربی زدنی علما یا ربی عیلم و زانیاری هەموو لایەکمان زیاد کەی یا ربی خوای عیلم و زانیاری بە قوتابی و خوێندکارەکانمان بەخشی عیلمی مامۆستاکانیان زیاتر کەی عیلم و حیلمیان پێ ببەخشی مامۆستاکانمان خاوەن و دارای دوو شت بن هەم عیلم هەم حیلم قوتابیەکانیشمان بە هەمان شێوە ساڵێکی پڕ بەرەکەت بێ بۆ خوێندن ئەم باوک و دایکانە کە لە ماڵی خوادان ڕۆڵیان لە قوتابخانەکانە یا ڕەبی خوای پەروەردگار بە دڵخۆشیەوە بە بینینی نمرەی بەرزی خوێندکارەکانیان چاویان ڕۆشن کەی دڵیان ئاسوودە کەی ڕەنج و مەینەتیەکانیان مەسرەفیان بەزایە نەچێ ئەم وڵاتە پڕ بێ لە عیلم و زانیاری بەسوود دوور بێ لە شەڕ و شۆڵ و خوێن ڕشتن و فیتنەی یا ئەرحەم الراحمین یا ڕەبی خوا شیفای نەخۆشەکانمان بۆ بنێری یا ڕەبی خوا شیفای نەخۆشەکانمان بۆ بنێری ڕەحم بە حاڵی مردووەکانمان بکەی لە گۆڕی تەنگ و تاریک و بێکەسیدا بە زەیت پێیان دابێتەوە لە گوناهیان خۆش بی یاڕەبی خوایە ئەوەی مردووی لێ مردووە سێبوری بدەی یاڕەبی خوایە ئەوەی مشکیلەی هەیە یاڕەبی خوایە بۆی حەلکەی هەر کەسێ تا ئێستا مناڵی نییە یاڕەبی ڕۆژێ مناڵی ساڵحی پێ بەخشێ وەک خەڵکی مناڵەکەی بچێتە قوتابخانە و خوێندنگاکان و چاوی پێ ڕۆشن بێتەوە هەر کەسێ مناڵەکانی ناساڵح و نالەبارن یاڕەبی ڕەحمی پێ بکەی و ئیسلاحی حاڵیان بکەی ژن و مێردە ناکۆکەکان ئاشتکەوایان بخێ بەینەوە یاڕەبی خوای عاقبەتی هەموو لایەکمان بەخێر بگێڕی آمین آمین الحمد لله رب العالمين الحمد لله الذي بين السبل وأرشدنا بالرسل ورفعنا بالقرآن إلى أعلى المثل وقل الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي